وە لە کۆچی پێغەمبەر لە مەکە بۆ مەدینە لە کوێدایە؟ بەڕێزان بەڕاستی کۆچ بۆ ئەوە کرا مەکەی بەجێهێشت و چوو بۆ مەدینە تا مرۆڤ ئازاد بێ، لە پێناو ئازادی مرۆڤە، لە پێناو سەربەستی مرۆڤدا، بۆی مرۆڤ مافی هەبێ بڵێ مرۆڤم، پیاو بێ یا ژن، دەوڵەمەند بێ یا فەقیر، ڕەش بێ یا سپی، کەسدار بێ یا بێکەس، بتوانێ بڵێ منیش هەم، من بەندەی خوام، خەڵکینە من برای ئێوەم، من خوشکی ئێوەم. فەلسەفەی کۆچ ئا لەمە ئەکۆ بێتەوە ئەنا پێغەمبەری خوا لە مەکە لە هیچی کەم نەبوو پێیان ئەوت الصادق الامین گەنج بوو پرسیان پێ ئەکرد ئەمانەتیان لا دا ئەنا زێڕ و نەختینەکانیان لای ئەو دا ئەنا ئەی بۆ ئەبێ مەکە بە جێ بێڵێ پیرۆزترین پیرۆزترین شار پیرۆزترین جێگا کەعبەی پیرۆز بۆبێ رسول اللە راکاو بەجێی بێڵێ چونکە ئازادی نەبوو مرۆڤ بەهای نەبوو کەواتە با ئێمە لەم دیدەوە سەیری کۆچی پێغەمبەر بکەین. صلی اللە علیە و سلم، خوا ئیزنی دا ئینجا کۆچی کرد سیانزە ساڵ قورئان هاتە خوارەوە محمدی کوڕی عبداللە بوو بە محمدی رسول اللە صلی اللە علیە و سلم سێ ساڵ بە نهێنی نزیکەی چل کەس ئەیانزانی کە محمد پێغەمبەری خوایە بەڵام هەشت ساڵیش بە ئاشکرا ئەوەی نەشێ و بشێ پێیان کردن، لە تەعزیب و لە سووکایەتی و لە بوختان بۆ هەڵبەستن و لە دەرکردن و لە گەمارۆدان و ئابڵۆقەی ئابووری و کۆمەڵایەتی و سیاسی و عەسکەری. بۆ؟ چونکە بە خەڵکی وت بڵێن لا الە الا اللە بێجگە لە اللە خوایەکی تر نیە. ئێ نەیانەوت بۆ؟ چونکە هەر یەکێ لە گەورەکانی قورەیش خۆی بە خوایە ئەزانی یا خۆی بە نوێنەری خوایە ئەزانی کە لە ناو ماڵی خوا سێ سەد و شەست خوای درۆنەی تیا بوو. بیلال چۆن جێگەیە بێتەوە؟ یاسر و سومەیە چۆن جێگایانە بێتەوە؟ سەلمانی فارسی چۆن جێگەیە بێتەوە؟ سوهەیبی ڕۆمی چۆن جێگەیە بێتەوە؟ لەم بتخانەیەدا، لەم ئاغاواتخانەیەدا، لەمەی کە هەر کەسێک هەڵەسێ خۆی بە خوا و بە قائید و بە گەورە ئەزانێ. بۆیە. رسول اللە صلی اللە علیە وسلم هەتا توانی بەرگەی گرت خۆی و یارانی بەڵام ئیتر خوا بەزەیی بە حاڵیان نەهاتەوە ئیزنی دان بڕۆن الذین اخرجوا من دیارهم دەرکران لە جێگەی خۆیان لە زێدی خۆیان لە ماڵی خۆیان لە مەکەوە بۆ مەدینە مایەوە خۆی، ئەبوبەکری سدیق، عەلی کوڕی ئەبی تالیب، چەند پیر و پەککەوتەیەکی تر، ئیتر کەس نەمابوو لە مەککە، هەمووی ڕەوانە کرد. خۆیشی کاتێ کە ویستی لە ماڵ دەرچێ، نەخشەیەکی عەجیب و غەریبی دانا، گەورەترین فەرماندە سەربازییەکانی جیهان عەقڵیان بەوە ناشکێ پیاوێکی لە جێگەی خۆی دانا، کوڕێکی گەنج تازە خەتی یابوو، عەلی کوڕی ئەبی تالیب ئامۆزایەتی، خۆشەویستیەتی، ئەیخاتە جێگەی خۆی کە کە لەوانەیە قورەیش بە خەنجەر لەدەتی کەن، بەڵام ئەمە ئەرکە. ئەبوبەکر ئەیەوێ بڕواڵێ نا پەلە مەکە. بەرنامە دانێ لە کوێوە ئەڕۆین بۆ کوێ لە پێشەوە بە پێچەوانەی ڕوو بە مەدینە ناڕوا بە عەکسی مەدینەوە ئەڕوا دوای لەو لاوە ئەگەڕێتەوە یەتە ئەشکەوتی سەور و ئینجا دوایی وردە وردە ئەکەوێتە ڕێ و ڕێگاکە ئەبڕێ بۆی قورەیش پێی نەزانن بەهای مرۆڤ لە کۆچا دوو خاڵی زۆر زەقتان دەخەمە پێشچاو یەکەم ئەو پیاوەی دەلیلی پێغەمبەری خوا و ئەبوبەکری سدیق بوو، عەبدوڵای کوڕی ئورەیقیط، موشریک بوو، موسڵمان نەبوو، نوێژی نەیەکرد، بت پەرست بوو، بەڵام پێغەمبەری خوا گرتوێتی بە کرێ سێ وڵاخیان بۆ دا ببەسێ و خزمەتی بکا، دوای سێ ڕۆژی تر لەو دیوی شاخەکەوە چاوەڕوانیان بکا. ئەم متمانە دان بە خەڵکە زۆر موهیمە بۆ؟ چونکە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە کۆچا شەونوێژی نەگەرەکە بزانێ چ سەحابەیە زۆر ملی ئەخابە لا با ئەوە ڕەفیقم بێ بزانێ کامیان زۆر لا الە الا اللە نا پیاوێکی ئەوێ ڕێگا بەڵەو بێ دەی ئەم عەبدوڵایە ڕێگا بەڵەوە ئینجا ئەمینیش بوون کاسپێکەیان نەدۆڕاندووە. لە پێناوی پارە با سەد حوشتریش بێ شەهامەتی خۆی لە دەست نەداوە، بە ئەمانەتەوە پێغەمبەری خوا و ئەبوبەکر ڕەوانەیە کا تا مەدینە و لەوێوە گەڕێتەوە کرێی خۆی وەرئەگرێ ئەو چەند دینار و درهەمەی پێیان داوە. ئەوە دەرسە ئەمڕۆ موسڵمانان بۆ کاروباری دنیا هەموو مرۆڤێک ئیستیفادە لێ بکەین. هەموو مرۆڤێک هەر کەس لە بواری تایبەتمەندیەکەی خۆیە جاریکە باسم کرد ئەگەنە نزیکی مەدینە بینی مەکە و مەدینە دوو نەفەر هەن ئەو ناوەیان جەنجاڵ کردووە ڕێگریەکەن چەتەیەکەن خەڵ ڕووتەکەنەوە دزیەکەن پێغەمەر پێیان نەگات سەڵ علی سلم ها قیمەتی ئینسان چەند مهمە بانیانە کاڵێ وەرن ئەڵێ بۆ وا ئەڵێن؟ ئەڵێ خەڵک وامان پێ ئەڵێ وا ناومان دەرکردووە لە ناو ئەم مەنتیقەیە ئاخر بۆ؟ ئەڵێ وەڵا ئێمە دزی ئەکەین و خەڵ ڕووت ئەکەین و لەبەرئەوە ئەو ناوەیان لێ ناوین ئەڵێ نا بەل ئەنتوما ئەلموکرەمان نە شایەتومانیان هێناوە نە ڕکاتێ نوێژیان کردووە نە سڵاوێکیان لێ کردووە سڵاواتێکیان لەسەر داوە ئەڵێ بەل ئەنتوما ئەلموکرەمان ئێوە دوو پیاوە بەڕێزەکەن لای من لای من چونکە محمد صلی اللە علیە وسلم معدن ناسە معدنی خەڵک ئەناسێ ئەڵێ چۆن ئەڵێ بەڵێ ئەوە زۆر بەڕێزن دیارە ئەزانێ ئەمانە تاقەیەکیان پێیە لەوانەیە لە برسێتیشا ئەو کاریان کردبێ ئەڵێ ئێمە ئەتوانین شوێنی تۆ بکەوین ئەڵێ بەڵێ ئەتوان شایەتومان بێن بە ڕەغبەتی خۆتان بڵێن اشهد ان لا اله الا الله واشهد انک رسول الله ئیتر ئەبنە موسڵمان وەکو ئەم من و ئەبوبەکرتان لێیە موسڵمان ئەبن دوای دوو مەردیان لێ دەرەچێ ئەبن بە المکرمان معدن دۆزینەوە خالیدی کوڕی وەلید خالید کافرە چەندین سەحابەی شەید کردووە بە شمشێرەکەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم نامەی بۆ ئەنوسێ لە مەدینەوە ئەینوسێ بۆ مەکە خالید حەیفە پیاوی وەکو تۆ دوور بێ لەم دینی خوا لەم نوری خوا لەم پەیامی خوا خالید تۆ گەر لای من بویتایە مەقامێکی تر هەبوو پێگەیەکی تر هەبوو نامەیەکی بۆ نوسێ بە وەلیدی کوری وەلیدا کە برای خالیدی کوری وەلیدە ئەیداتی ئەڵێ و نامە بەرە بۆ خالید خالید کە نامەکەی پێغەمبەری خوای پێیەک ئایخوێنێتەوە ئەڵێ چۆن وەلید یانی محمد وا سەیری من ئەکا دوای سیانزە ساڵ شەڕ لەگەڵا کردن دوای بەدر و ئوحود دوای ئەوەی حەمزە بە سەرکردایەتی من شەهید بووە ئاوا سەیری ئەڵێ بەڵێ ئەها مەکە اهدتکم فلذت اکبادها، بەنی جگەری خۆی بۆ ناردوون، دوو شێرەکەی خۆی بۆ ناردوون، خالید و عەمری کوڕی عاس. ئێستە تۆ دراوسێکەت، خزمەکەت، ئامۆزاکەت داوای ژن و لێکردنەی دایت کە ئیتر کافری موتڵەقە، مونافقی دەرەجە پێنجە، هەر دینی نییە. کاکە کەی وا ئەبێ؟ ئێمە ئومەتی پێغەمبەرین ئێمە ئەبێ لەو دەرس وەرگرین بەڕێزان پێغەمبەری خوا کە ئەچێتە مەدینە حوشترەکەی لەو شوێنەی کەوا وەکو تەیارە ئەنیشێتەوە ئەڵێ وازی لێ بێنن ئەمە بە ئەمری من ناڕوا خوا ئەمری پێکان حوشترە لە شوێنێک ئەنیشێتەوە ئەڵێ ئەمە شوێنی مزگەوتەکەمانە دەکاتە مزگەوت یەکەم ئیشی پێغەمبەری خوا لە مەدینە مزگەوت بوو بۆ مزگەوت چونکە مزگەوت مەدرسەیە فێرگەیە شوێنی پەروەردەکردنی مرۆڤە شوێنی پێگەیاندنی بەها باڵاکانی مرۆڤە ڕەبتی ئینسانە بەخواوە مزگەوت ئینسان فێری ئەوەکان لەخوا بترسێ کە لەخوا ترسا خەڵک ناترسێنێ و لە خەڵکیش ناترسێ یەکەم ئیشی مزگەوت بوو دووەم ئیشی پێغەمبەری خوا دروست کردنی برایەتی لە بەینی موهاجرین و ئەنسارە ئەوانەی لە مەکەوە بە ڕووتی هاتن گیرفانی خاڵی ماڵ و حاڵیان بەجێ ڵاو هاتن بۆ مەدینە ئەمانەی لە مەدینە کە ئیمانیان هێناوە پێیان ئەڵێن ئەنسار پشتیوان کردنی بە برا، دودو، دوو دۆ، یەکێ لەم لا یەکێ لەو لای کرد بە برا، الموآخاة بین المهاجرین و الانصار، بەمە قوتێکی دا بە موسڵمانان، تکافلی ئیجتماعیشی دروست کرد، هاوکاری کۆمەڵایەتی و مادی و هەموو ئەوانەی بۆ دروست کردن. بە باریان نەیەزانین بگرە منافەسەیان بوو قوربانە بێ دوان بێ بۆ ماڵی من من بەشێکم لەگەڵیانا ڕیوایەت زۆرە لەسەر ئەو باسە ناڕۆمە ناوی سێهەم کاری پێغەمەری خوا صلی الله علیه وسلم نووسینەوەی دەستورێک بوو بۆ ڕێخستنی پەیوەندی کۆمەڵایەتی هاووڵاتیانی مەدینە بە مسڵمان و بە جوولەکە و بە غەیری مسڵمان و مەسیحی و هەموو قەبائیلی عەرەب و تایفەکان دەستوورێکی نووسی، ئەرکی دیاری کرد، مافیشی دیاری کرد، پێی ئەڵێن دەستووری مەدینە. خاڵی چوارەم ئیشی گەورەی پێغەمبەر ئیشی چوارەم ئیشە گەورەکانی بازاڕێکی دروست کرد لە مەدینە تایبەت خەریتەی کێشا ئەرزەکەی دیاری کرد چوار دەورەکەی فەرمی ئەمە بازاڕی ئێمەیە بۆ چونکە چوو بە ناو جوولەکەکان خەڵکیان ئەخەڵەتان، سوویان وەرئەگرت، سووکایەتییان ئەکرد، لەبەرئەوە بازاڕێکی تایبەتی دیاری کرد بۆ مسوڵمانەکان، ئەوان قەی نابێن لێرە شت بکڕن، ئاگاتان لێ بێ بازاڕ یەعنی ڕەبتی ڕۆحی بەینی بەندە و خوا لە مزگەوت، پەروەردەکردن و فێربردن لە مزگەوت، برایەتی و یەکڕیزی لە ڕێکخستنی موهاجیر و ئەنسار، نووسینەوەی دەستوور یانی دیاریکردنی ماف و ئەرکی هاووڵاتی، دانانی بازاڕ یانی مسۆگەرکردنی ئیش، لوقمەی حەیات، نەهێشتنی بەتاڵی. بەڕێزان. کورد بیشوبێنم کورد و کوردستان هەرێم بەو حاڵەی کە پێغەمەری خوا کۆچی تیا کرد ئێمە 26 ساڵە حکومەتداریەکەن ئەم کاربەدەستانەی هەرێم بەڵام ئینسانیان دروست نەکردووە ئینسانیان پەروەەردە نەکردووە خانویان بردووەتە ئاسمان سەیارەیان هێناوەتە عاسمان کۆمپانیایان بردووەتە کەشکەشانی فەلەک بەس ئینسان تەحتیم بووە تێک شکاوە زۆربەی ئەو برج و بینا بەرزانە مەخلوقێکی تیایە بەڵام لە مرۆڤ ناچێ بە هەیکەل مرۆڤە بەڵام ویژدانی نیە بەزەیی نیە غیرەتی ئینسانی و ئیسلامی و کوردایەتیشی نیە بەس غیرەتی گیرفان و سکی هەیە مرۆڤی کورد فێری یاسا نەکراوە لە بچوکتر لە سەرەی بەنزینە لە پەرینەوە لە رێگاوبانە لە سەرەی معاشە لە هەرچی لە هەرکوێ بیگری مناڵی کورد مرۆڤی کورد فێری یاسا و رێسا نەکراوە کێ قوتی هەیە بڕاتە پێشو بە تاقمە تفەنگ و ئاربیجی و قەناسە و بیکەیسیەوە کاکی مەسولیە بەرمیلەکەی پڕەکا ئاردەکەی وەرەگرێ مەعاشەکەی وەرەگرێ لە لە گڵۆپی سور ئەپەرێتەوە ئێمە بیست و حەوت ساڵە خەریکی ئەوانەین بۆیە مرۆڤ قیمەتی نیە لە هەرێمی کوردستان کوشتن زۆرە، فڕاندن زۆرە، بوختان بۆ دروست کردن زۆرە، ڕقی لە هەر کەسێ بوو یەک ناوی پێوە بنێ سەرنگونی ئەکەن، چونکە قیەم نیە، بەها نیە، دەستور نیە، ماف و ئەرک دیار نیە. نەمانی خۆشەویستی لەم وڵاتە خۆشەویستی باری کردووە لە بینی ژن و مرد برا و برا دراوسێ و دراوسێ لە بینی حیزب و حیزب لە بینی مەسولەکان لە بینی هاوسەنگەرەکانی دوێنێ ناو ناتۆرەی پیس بە یەکا ئەڵێن جنێوی پیس بە یەکا ئەڵێن بۆ خۆشەویستی باری کردووە شتێ تر هاتووەتە جێگەی خۆشەویستی تەماع ڕق بوغز و کینە ئەمە لە ناومانا بڵاوەی کردووە ئەم نەهامەتیانە خوا پەنامان با یاخوا. شەست ساڵە هاووڵاتی کورد فێری حیزب پەرستی و کەس پەرستی و دروشم بازی و پارە کۆکردنەوە و هەڵئاوسانی خەڵکانێک و برسی کردنی زۆرینەی میللەت ئەمە ئەمە پیشەیە چەن ئەندام مەکتەب سیاسیە ئیسا پەشیمانە لەوەی کە کردویەتی قیزیەتەوە لەوەی کە کردویەتی هی هەموو حیزبەکان ئەڵێم بۆ؟ کوڕی ڕۆشت، برای ڕۆی، وەزیفەی ڕۆی، ماڵی کاول بوو. ئیستا سەیرەکە، ئەوەی ئەویان بۆ بانگ کرد ئەوە نییە. تێکچوونی بازاڕ و نەبوونی سیستەمێکی تەندروست لە کڕین و فرۆشتنا. مەسولێ بناسی تلیاک بێنە، عەرەق بێنە، تیاترۆ بێنە دوو لە ڕووی ئێوە، ڕاقیسە بێنە. بەس مەسولێ بناسی و وەرەقەیەکت بۆ بکا و مۆڵەتت بۆ وەرگرێ دەرمانی ئێکسپایەر بێنە خواردنی ئێکسپایەر بێنە ئەمە بازاڕەکەمانە ئەمانەوێ بین بە حکومەت ئینشاڵا نابین بەم نزیکانە نابین لەسەر دەسی ئەمانە نابین ئینشاڵا نابین هەتا مرۆڤ دروست نەبێ کورد نابێ بە دەوڵەت نابێ بە هیچ جارێ مرۆڤ لە کوردستانا قیمەتی خۆی نیە بەهای خۆی نیە پێگەی خۆی نیە ئەوەی زۆر لافی کوردایەتی لێدا درۆزنترینیانە ئەو هەموو دایکە ئەنفالە ئەو هەموو ژنە شەهیدەی هەڵەبجە ئەو هەموو شێرپەنجە ئەو هەموو سیل و سەرەتان و ئایدزە کوا کوا بەزەیتان کوا کوا دڵمان بەچی خۆش بێ ئەو هەموو ڕیکلامەی لە تەلەفزیۆنەکانتانەوە کرێ بۆ بیناکانتان بۆ کۆمپانیاکانتان ئاگاتان لە داماوێکە بەڕێزان دوێنێ پیاوێ مرد لیوای تایبەتی نەبوو زێرەڤانی نەبوو مەفرەزە خاسەی نەبوو بەڵام هەموو کورد بۆ یەگری هەموو بە شەرەفێک بۆ یەگری هەموو ماڵێک خەمبارە بۆ دکتۆر جەمال ئەحمەد ڕەشید دکتۆری مناڵان ئەم پیاوە بە چی لە دڵی خەڵکا جێگەی خۆی کردووەتەوە بە زۆر نا بە بەرتیل نا بە دەخەڵی و گەندەڵی نا بە دڵسۆزی بە خەم خواردن بە چارەسەر بە لێبوردەیی بە گرانی بە گرانی و نەبوونی ژیان باشترین دکتۆری کوردستان وەرەقەی عیادەکەی پێنج هەزار بوو پێنج هەزار دینار پارەی شووتیەک دکتۆرەکانی تر پانزە و بیست و بیست و پێنج دکتۆر جەمال مرد حاجی شەماڵ مرد خەڵکی تریش مرد بەڵام جیاوازی بەینی ئەم دوو مردنە زۆر زۆرە. کۆتایی وتارەکەم شتێکم نوسیوە لەسەر دکتۆر جەمال چونکە چوار مناڵم هەیە هەر چواریان ئەو عیلاجی کردوون. وەفایەک بۆ دکتۆر جەمالی مناڵان ئاسودە کردنی ویژدان و خەم بار کردنی هەمووان. لەم زەمانەدا کە لای زۆر کەس ویژدان و ئیمان و پیاوەتی باری کردووە و پول و پارە جێگای گرتونەتەوە، لە کاتێکدا زۆر باسی گەندەڵی بواری تەندروستی و بە بازرگان بوونی بەشێک لە دکتۆرەکان وردی سەر زمانی خەڵکە، لەم کاتەدا دکتۆرێکی پسپۆڕ و زۆر بە توانا و شارەزا لە نەخۆشییەکانی مناڵاندا بە جێمان دێڵێ و دەگەڕێتەوە بۆ لای پەروەردگاری دەبینن زۆربەی دەزگاکانی ڕاگەیاندنی بینراو و بیسراو و نوسراو تۆڕەکانی ئینتەرنێت ڕووپەڕی خۆیان داپۆشیوە بە وێنەکانی دکتۆر جەمال، غەمباری و پەژارەی خۆیان دەربڕیوە بۆ مردنی ئەو پیاوە جوامێرە، ئەو دکتۆرە دڵسۆزەی جیهانی پەپوولەکانی کوردستان مناڵە چاوگەشەکان. منیش وەک مامۆسا مەلا تاهیر بامۆکی هاوخەمی خۆم دەردەبڕم بۆ بنەماڵە و خزمانی و قوتابییەکانی و دۆست و برادەرانی من باوکی چوار مناڵم کچێک و سێ کوڕ هەموویان لە عیادەکەی دکتۆر جەمال چارەسەر کراون و گۆرانی بۆ وتوون و بە سکیان تەپڵی لێ ئەدا بۆی بێنە پێکەنین و زەردەخەنە بخاتە سەر سکیان کێ هەیە ڕێی کەوتبێتە عیادەکەی یا نەخۆشخانەی مناڵان خۆی بە قەرزاری دکتۆر جەمال نەزانێ هەزار ڕەحمەتی خوای لێ بێت هەرکەس ڕێکەوتبێتە عیادەکەی و مناڵی نەخۆش کەوتبێ دەزانێ چ کەلێنێک لە بواری تەندروستی مناڵاندا دروست بووە لە هەرێمی کوردستان با برا و خوشکە دکتۆرەکانی کوردستان لە مردنی دکتۆر جەمال بە ئاگا بێنەوە و بزانن پارە هەموو شتێک نییە با بزانن بە یارمەتی دانی ئەم خەڵکە هەژار و هەناسە ساردە لە لای خوا و لە لای خەڵکیش سەروەرییەک بۆ خۆیان تۆمار دەکەن بابزانن پارەی عیادە پێنج هەزار بێ یا بیست و پێنج هەزار تەواو دەبێ بابزانن تەمەن پەنجا ساڵ بێ یا سەد ساڵ دوایی دێ تۆمارکردنی مێژووی سەروەری و ناوی باش و دوعای خێر لە دڵی میللەتدا ژیان تۆزێک شەهامەتی دەوێ هەندێک لێبڕانی دەوێ دکتۆر جەمال حەفتا و سێ ساڵ ژیا و مرد دکتۆری تریش هەن هاتن و مردن، بەڵام جیاوازییان هێندەی نێوان ئەرز و ئاسمانە لە لای خوا و لە لای خەڵک. هەزار جار خوات لێ ڕازی بێت دکتۆر جەمال، خوا بتبەخشێت بە دۆعای دایکێکی هەژار، هەژاری مناڵ نەخۆش کە خوا تۆی بۆ کرد بە فریشتەی فریادڕەس، دڵنیام هەموو ئەو دە هەزار دیناری و پانزە هەزار دینارەی وەرت نەگرت ئێستا کێوێکە لە حەسەنات بۆ تۆی بەڕێز ماڵ ئاوا دکتۆرە مەردەکە ماڵ ئاوا دکتۆرە بێدەنگەکە ماڵ ئاوا دکتۆرە ڕووخۆشەکە لەگەڵ مناڵە نەخۆشەکان لەخوا داواکارم جێگات خاڵی نەبێ و دکتۆری زۆر جێگات بگرنەوە خوا سەبوری ماڵ و مناڵ و خزمانت بدا انا للە وئنا الیه راجعون. غیرەتی ئەوێ دەرمانی خراپ بێنی بیدەی بەم میلەتە غیرەتی ئەوێ خواردنی خراپ بێنی بیدەی بەم میلەتە بازرگان دەوڵەمەند دکتۆر سەیدەلی کاسب کار عەیبە عەیب چاوێک لە دکتۆر جەمال بکەن و واز بێنن کۆڵ بدەن ئەم میلەتە کورە عەجیبە کەمپینێ دروست کراوە بۆ خەسەخانەی هیوا کە هاوکاری خەسەخانەی هیوا و نەخۆشەکانی هیوا ئەکەن عەیبە عەیبە عەیب بڵێی دەرمان هەیە وایش نییە ئەی هەیە بۆ نامان دەنێ ئیعلام تۆ ڕووبێ درۆی وا بکەیت درۆی شاخداری وا بکەیت قسەی وا بکەیت یەشتا جەنازەکەی دکتۆر جەمال نەنێژراوە پەڕۆیەکی لێدادڕن خەبەرتان بێتەوە بە ئاگا بێنەوە زویش وتم بە سەرکردەکان نێلسن ماندێلا لە ئەفەریقیا مرد ڕەش بەڵام گەورە مرد زۆر گەورە بوو غاندی لە هندستان مرد بەڵام گەورە مرد عمر مختار مرد سەلاحەدینی کوردی مرد گەورە مردن زۆر هەن ئەمرن بەڵام تفو جنێو نەعلەتیان بۆ ئەڕوا ئەو مزاهەرانەی ئێستا لە بەغا و لە بەسرە و لە شارەکانی کوردستان و شوێنەکانی تر ئەکرێ ئەوە نیشانەی چییە؟ ئەوە تف و جنێوە بەو حیزب و سەرکردانەی کەوا حەفتا هەشتا ساڵە ئەم میللەتە ئەڕووتێننەوە. ماڵی وایە لە بەسرە چوار کوڕیان حیزبی دەعوە بوون یا هەر شتێکی تر بوون کوژراون و سەدام ئیعدامی کردوون ئێستا ئاوی سوێری بەحر ئەخواتەوە. ئێمەیش لێرە لە هەرێم لەوان نەگبەتر و داماوتر با لە هیجرەتی پێغەمبەر دەرسێ وەربگرین هیجرەت بکەین لە نادانی لە نامەردی ڕێزم هەیە بۆ جەنابتان واز بێنین تەکانێ بە خۆمان بین بێینە سەر شەقام سەر شەقامی پیاوەتی شەهامەت و برایەتی لێبوردن و بەخشندەیی دەستی یارمەتی درێژ بکەین ئەو کەسەی مامۆستایە دەرسی مەردانە بڵێتەوە، دکتۆرە عیلاجی مەردانە بکا، مەلایە دینداری مەردانە بکا، کەناسە هەروەها، جووتیارە هەروەها، ئاگامان لێبێ، ئاگامان لێبێ ئەگەر دنیایش بتوانین خەڵک بخەڵەتێنین ئەی لەسەر پردەکە ئەڵێن چی؟ ئەی نازانی هەر کەسێ خیانەت بکا لەم دنیا لە ڕۆژی قیامەت یەک عەلەمی بۆ بەرزی بۆ هەڵەکەن، خوایە هیلاکمان نەکە یاڕەب العالمین خوایە نەخۆشێکی زۆر داوای دوعای خێریان لێکردوم خوایە شیفایان بەی خوایە شیفای هەموو نەخۆشەکان بەی خوایە شیفای هەمووان بەی خوایە هەموو نەخۆشەکان شیفا بدەی خوایە هەموو قەرزارەکان ڕزگار بکەی خوایە گرفتی ماڵەکان چارەسەر بکەی خوایە هەر کەسێک چ کێشەیەکی هەیە چارەسەری بکەی ئەوەی بێ هاوسەرە هاوسەری باشی بەیتێ ئەوەی بێ مناڵە مناڵی ساڵحی بەیتێ خوایە ئیسڵاحی میلەتی کورد بکەی خوایە ئیسڵاحی میلەتانی مسڵمان بکەی خوایە باری عێراقەکان بخەیتە سەر باری ڕاستە خوایە ئەوەی نیازی خراپە لەگەڵمانا خوایە لە ناوی بەی خوایە ئەوەی بەزەی بەم میلەتایە تۆ بەزەیت پیا بێتەوە